شەوی 1970. چیرۆکی قەمەر زەمان و بدورخان شەهرەزاد جێڕایەوە دواتر مەمونە وتی ئەمەی ڕای ڕاست دەهنەشیش وتی منیش ڕایەکەیم پەسەندە وام پێ باشام کیژە جوانە بۆ ئەم کوڕە شۆخ و شەنگە داوا بکەین لێرەدا قەمەر زەمان بە ئاگا هات و سێرێکی شازادە بدووری کرد لە خەویشیدا باوکی کچێکی وەها جوانی بۆ داوا نەکردبوو لە دڵی خۆی داوتی گەر خەوەکەم ڕاز دەرچوو بێ ئەوە ئەم کیژە جوانەیە کەوا باوکم بۆی داوا کردووم سێ ساڵە باوکم پێمەڵێت و من ئەڵێم نا هەرێستا شتێکی لەکەمەوە تاکو و بەڵگە بێ لەلام دەستی گرت و مستیلەکەی پەنجەی دەرهێنا ئەمجا بەخۆی وت ڕەنگە باوکم کە لێم تووڕە بوو لێرە بەندی کردووم بێوێت تاقیم بکاتەوە بۆیە ئەم کیژە جوانەی بۆ نردومەتە ئێرە خوایار بێ بەیانی ڕۆژ بۆ بەواو کومەڵێم لێم مارە بکە ئەو مستی لێ زۆر گران بەها بوو کردێ پەنجەی خۆی و لی نووسەوە مەیمونە دێ و بەدەهنەش و قشقشی وت بینیتان قەمەر زەمان چەند ڕەوش جوانە پشتی تێکردو لێ نووسەوە ئەوە هێندەی دی جوان بوو دواتر شازادە بدور بە ئاگا هاتەوە لە شوێنی خۆی دانیشت خەمەر زەمانی بینی پرخەی خەوی دێ زۆری پێ سیر بوو لە دڵی خۆی داوتی حیاچوو خۆم ئەم لاوە نامۆی بە من چییە کا لەسەر جێگای من ئەم جاورتر سەرنجیدا لەبەر خۆیە وتی لاوێکی چەند جوانە ئەڵەی مانگی ئاسمانە ئەگەر ئەم زانی ئەم گەنجەت داوای کردوم سێودوم لێ ناکرد و شوم پێکرد بەیانی بە باوکم ئەڵێم ئەمەم ئەوێ ئەمجا زۆر گەڕا بۆ مستیلەکەی دواتر بۆی دەرکەوت لە پەنجەی قەمەر زەماندایە کیژەوتی با منیش یادەوەریەک لەم لاوە هەڵگرم لە جیاتی مستیلەکەی خۆی مستیلەیەکی کوڕەی لە پەنجە دەرهێنا و کردیە پەنجەی خۆی لێ نووست ئەم جامەی مونە دێ و ڕووی کردە دەهنەژووتی ئەوە نیشانکردنیان جێبەجێ کرد ئەمانە هەر بۆ یەک باشن ئەوە منیش تۆم ئازاد کرد پێناسێکی دایە کە ئازادە ئەمجا ڕووی کردە قشقشوتی شەو هێندەی نەماوە ئەم کیژە ببەنەوە شوێنی خۆی قشقش وتی بەسەر چاوان هەڵیان گرت و بەرەو شوێنی خۆیان برد و لە نوێنەکەی خۆیدا درێژیان کردەوە هەریەکەیان بەلایەکدا ڕۆشتن کە ڕۆژ بۆوە قەمەر زەمان بە ئاگا هات هەندێ سەرنجی ئەم لاو ئەو لای خۆیدا کیژە جوانەی نەبینی لەبەر خۆی وتی ئەمە چییە تۆ بڵێ باوکم ئەم شەو ئەم کیژە جوانی نردبێتە ئێرە تاکو بیبینم دواتر بردبێتەوە تاکو زیاتر ئارەزوی ژن هێنان بکەم ئەم جانەڕاندی بەسەر خزمەتکاری بەردەرگاداوتی خانە خراپ لە خەوڕابە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی خزمەتکار لە خەو ڕابوو حەوجۆش و تەشتی ئامادە کرد و قەمەر زەمان دەست نوێژی هەڵگرت و نوێژی بەیانی کرد و دەستی کردە تەزبیحات ئەمجا سەبری کرد خزمەتکار دەستە و نەزەر وەستا و چاوەڕێی فەرمانە پێیوت سەواب کواکیژە جوانەکەی لای من خزمەتکار وتی من دەرگاوان بووم دەرگا داخراو بووە بەو خویە گەورم نەنێرینە نەمێینە نەهاتوە تەژور قەمەر زەمان وتی، درۆکەیت ئەی کۆیلەی نەگبەت، کار گەشتە وەی بمخەڵەتێنی و پێم نەڵێیت کە و کیژە لە کوێ و کێ بردی؟ خزمەتکاری خەواڵوو نارەحەت بوو وتی، بەو خوایە گەورەم نە کیژ و نە کوڕم نەدیوە. قەمەر زەمان وتی، وەرە مەلعون، باوکم فێری کردووی بمخەڵەتێنی؟ خزمەتکار لێی چووە پێش، قەمەر زەمان یەخەی گرت شەقێکی تێڵدا و خستیە سەر زەوی ئەژنۆی خستە سەر سنگی و دەستی نایە بینەقاقای تا بورایەوە ئەمجا بردیە لای بیرەکە و بە پەتەکەی و بەستیەوە و شۆڕی کردەوە دنیاش سارد بوو خزمەتکاری نقمی ئاوەکە کرد خزمەتکاری داما و دەستی کردە هاوار و ناڵە قەمەر زەمان پێیوت بەو خوایە مەلعون دەرت ناهێنم تاکو پێم نەڵێیت کێشەی ئەو کیژە جوانە چی بوو کێ بردی بەندەی خزمەتکار چاری نەما وتی تۆ دەرم بێنە با ڕاستیەکەت پێ بڵێم ئەویش دەری هێنا بەڵام چی دەربێنێ پیاوێکی تەڕ و لەرزۆک و تێ هەڵدرا و قوڕاوی ئەمجا قەمەر زەمان زۆری بەزەی پێداهاتەوە خزمەتکار وتی گەورەم مۆڵەتم بدە با بچم جلەکانم بگۆڕم و ئەم بەرگانە بوشم و هەڵیان بخەم هەرزوو دێمەوە خزمەتت قەمەر زەمان وتی ئەی بەندەی پیاو خراپ تا نام گەیاندی تا لێواری مردندانت بە ڕاستەکەدا نەنا دەخێراکە دوایی ڕاستەکەم پێ بڵێ ئەمجا بەندەی خزمەتکار ڕۆیشت بڕوای بەخۆی ناکرد کە ڕزگاری بووە بەڕاکردن خۆی گەیاندە دیوەخانی پاشا کە سەیری کرد پاشا وەزیر گفت و گویانە و باز باسی قەمەر زەمانە ئەوە پاشا ڕووی کردوتە وەزیر و ئەڵێ ئەم شەو تا بەیانی نەنووسم و هەر دڵم لای قەمەر زەمان بوو ئەترسام لەو قلە کۆنەدا شتێکی بەسەر بێ آخر چ بەرژەوەندیەک لەو کارەماندا هەبوو وەزیرەکەش وەڵامی دایە وتی لێی مەترسە با مانگێک لەوێ بەند بێ کەمێ لوتی بشکێت و بەخۆی دابچێتەوە ئەو سەرکێشیانەی نەمێنێ لەم قسانە دابوون خزمەتکارەکە چوە بەردەمیان پاشا کە خزمەتکاری بەو شێوەیە بینی ناڕەحەت بوو خزمەتکارەکەوتی گەورم سوڵتان کوڕەکەت شێت بووە ئەو پێی وایە ئەم شەو کیژێکی جوان لە لای بووە کە ڕۆژ بۆتەوە کیژە هەماوە بەمەرجێ بەیانی خۆم دەرگای هۆڵەکەم کردۆتەوە نە کیژ و نەلاو ئەمشەو کەسم نەبینیوە کەچی ئەڵێ ئەبێت پێم بڵیت کێ ئەو کیژەی شەو هێنا و بەیانی لی دزیمەوە کە شاشەهرەمان ئەم هەواڵەی قەمەر زەمانی کوڕی بیست هاواری کرد هاوار بۆ کوڕەکەم لە وەزیر تووڕە بووتی هەستە بڕۆ بزانە چی ڕوویداوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی ١٨٦. بەسەرهاتی قەمەر زەمان و وەزیر شەهرەزاد وتی وەزیر ڕێگرتە بەر و لە ترسانە لەتریەدا لەگەڵ خزمەتکار چوونە قولەکەوە هەتاو کەوتبوو کە وەزیر چوە بەردەم قەمەر زەمان بینی قورآانە خوێنێ سلاوی کرد و لەو لایە و دانیشت ئەم جاوتی گەورم ئەم بەندە نەکبەتە هەواڵێکی بۆ هێناین و سەری لێ شێواندین بۆیە پاشای گەورە زۆر تووڕەبوو قەمەر زەمانوتی هەواڵی چی پێدان وا سەری لێ شێواندن لە ڕاستیدا ئێوە سەرتان لە من شێواندووە وەزیر وتی بە جۆرە کاتەلامان هەرمە پرسە هەواڵێک هێنا کە بڕوام وایە لە ئێوە دوورە خوابکە سەلامەتی دەماخت بێ سەرێکی ساخت بێ قسەت پاراو بێ زمانت پژاو بێ لەسەر کاری چاک سووربی لە کاری خراپیش بە دووربی قەمەر زەمان وتی هەواڵی چی پێداون؟ وەزیر وتی ئەڵێت گوایە ئەمشەو کیژێکت لا بۆ ئێستا داوات لێ کردووە پێت بڵێ ئەو کچە چی بەسەراتوە زۆرت لێ داوە ڕاستەکەی ئەڵێ گوایە تێکچووی قەمەر زەمان وتی ئێستا بۆم دەرکەوت ئێوە ئاگاداری ئەو کاران و خۆتان فەرمانتان داوە بەو خزمەتکارەکە هیچ نەڵێ ئەی وەزیر تۆ لەو خزمەت کارە داناتری پێم بڵێ و کچە لە کوێیە چونکە خۆتان بۆتان ناردووم وەزیر وتی لە سایی ناوی خوادا بێ ئێمە کەسێکمان ئەم شەو نەناردووە تۆ ئەم شەو لێرە نووستبووی خزمەت کار لەبەر دەرگاکە نووستوە و دەرگام شەو داخراو بووە نەکچ هاتوتە ژوور و نەکەس هۆشت بێنەوە سەرت و گوێی مەدەرێ قەمەر زەمان کە تووڕە بووتی ئەی وەزیر منە و کیژەم پەسەند کردووە و مارەیم لێ ببڕن وەزیر سەری سوڕما بۆیە پرسی، تۆ ئەو کچەت لە خەودا بینی یان بە ئاگا بوویت؟ ئەویش وتی، پیرە پێت وایە بە گوێ بینیومە؟ ئەی بە خەبەر بووم و بە چاوان بینیومە. خزمەتکارەکەیش دانی پێدا ناوە، چونکە بە منی وت، هەر ئێستا بۆ دەگێڕمەوە. ئێوەش ئامۆژگاری کچەکەتان کردبوو کە قسەم لەگەڵ نەکا، ئیدی نووستمەوە. کە بەیانی هەڵەسم کچەی لێ نەماوە وەزیر وتی گەورم ڕەنگە لە خەوتدا بووبێ ئەویش بەهۆی خواردنی چەور و قرس یان دڵە ڕاوکەی شەیتانی ڕەزا قرس خەون دروسە بێ قەمەر زەمان وتی ئەی پیری نەگبەت بۆچی گاڵتەم پێەکەی ئەڵێ خەوت بینیوە ئەوە تا خزمەتکارەکەش وتی دانی پێدانێم ئەم جا ڕیشە درێژەکەی وەزیری ئاڵان دەدەستی و ڕای کێشا و دای بە زەویدا وەزیر وای زانی مردووە ئیدی کەوتە زلە و شەقتی هەڵدانی هێندەی نەما بوو بیکوژێ لە دڵی خۆی داوتی خزمەتکارەکە بە درۆێک خۆی پەڕاندەوە و لەم شێتە ڕزگاری بوو من بۆ درۆنەکەم دەنا ئەم کوژێ وەزیر وتی گەورم لێم مەگرە فەرمانی پاشایە کە هیچ نەڵێم ئێستاش پیرم و بەرگەی لێدا ناگرم پەلەم لێمەکە با بەسەرهاتی ئەو کیژەت پێ بڵێم ئەم جابەری داوتی هۆی چییە تاکو لێتان نەدەم ڕاستیم پێناڵێن هەستە پیری نەکبەت بۆم بگێڕەوە وەزیر وتی ئەو کیژە جوانەی باڵاڕێکە ناڵێیت قەمەر زەمان وتی ئا ئێستا پێم بڵێ کێ هێنایە لام و هەر بەو شەوە بردیەوە لە شوێ تاکو خۆم بچم بۆ لای گەر شاشەهرەمان بەو کارەی منی تاقی کردوێتەوە و ئەو کیژە جوانە خانومانە هانمەدا کە ژن بێنم پەسەندمە و مارەی بکەن لە من ئەی ئەو ئەمەی لە من کرد هەر لەبەر ئەوە نەبوو ژن بێنم ئەوە تا من پەسەندمە و بڕایەوە باوکم تێبگەێنە ئەی وەزیر لەو کچە زیاتر کەسی دیم ناوێ پەلە بکە بۆ لای باوکم و هەر ئێستا وەڵامەکەم بۆ بێنەوە وەزیر وتی بەڵێ، لە قولە هاتە دەر و بەپەلە خۆی دەرباز کرد. لە ڕێگا هەڵەنووت. بڕوای بە خۆی نەبوو کە لەو بەڵایە قوتار بووە. هەر چۆنێک بوو خۆی گەیاندە شا شەهرەمان. هەر گەیشتە لای شا لێی پرسی ئەی وەزیر چی ڕووداوە؟ کێ پێتی دا کێشاوە؟ بۆچی حاڵت شڵەژاوە کە ئاوات بەسەر هاتووە؟ وەزیر وتی پاشا مژدەم بۆت هێناوە. شا وتی چ مژدەیەک؟ وەزیر وتی کوڕەکەت ژیری لە دەست داوە شا کامەی بیست بەرچاوی تاریک بوو وتی چۆن چۆنی شێت بووە ئەم جاوەزیر چی بینی بوو بیست بووی چی بەسەر هات بوو هەمووی بۆ پاشا گێڕایەوە پاشا پێیوت مژدە بێ ئەی وەزیر لە بەرامبەر ئەو مژدێدا بڕیارە دەم سرد لە لەشت جیا بکەنەوە لەو خێر و خۆشێت بێبەش بکەم ئەی بۆ گەنترین و نەگبەترین وەزیر چونکە تۆ بوویتە هۆی شێت بوونی کوڕەکەم ئەمە ئەنجامی پرس پێکردن و پیلانی تۆ بوو لەسەر ئەو قلەیەوە بەرت ئەدەمەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تیەمجا پاشا هەستایە سەر پێ و وەزیری لەگەڵ خۆی برد بۆ قولەکە بۆ لای کوڕەکەی کە قەمەر زەمان باوکی بینی ڕاست بۆ و لە سەررجەگەکەی هاتە خوارەوە و دەستی باوکی ماچ کرد و سەری داخست لە بەرامبەر باوکیدا، ئیدی فرمێسک لە چاوانی باری ئەمەی وت، بەرامبەرتان من تاوانبارم، لە ڕووی ئێوەدا وا شەرمەزارم، تۆبەم کردووە بەخشینی ئێوەش فراوانترە لە عەیب و عارم. ئەمجا پاشا هەستا و نێوەچەوانی کوڕەکەی ماچ کرد و لە تەنیشتیەوە دانیشت، بە تووڕەییەوە سەیرێکی وەزیری کرد وتی، ئەی سەگی وەزیران، تۆ منت ترساند و وتت کوڕەکەت وا وا ڕووی کردە کوڕەکەی و پرسی ئەمڕۆ چەند شەمەیە کوڕەکە وەڵامی دایەوە کە ئەمڕۆ شەمەیە سبەینە یەک شەمەیە دوو سبەی دوو شەمەیە دواتر سێشەمە دواتر چوارشەمە ئەمجا پێنجشەمە و هەینی ئەمجا پاشاوتی سوپاس بۆخوا کە ژیریت لە دەست نەداوە ئاخۆ ئەم مانگەی تێدان کام مانگی عەربیە کوڕە وەڵامی دایەوە زلقعدەیە ئەمجا زلحیجا دواتر محەڕەم سەفەر ربیع الاول ربیع الاخر جمادی الاول جمادی الاخر رجب شعبان رمضان دواتر شوال پاشا زۆر دڵشاد بوو بە وەڵامی کوڕەکەی و تفێکی کردە نێو چاوانی وەزیروتی پیری پیاوخراپ بۆچیە دوت کوڕەکەت شێت بووە خۆت شێت بوویت وەزیر ویستی قسە بکە دواتر بە باشی زانی هیچ نەڵێ تاکو بزانێ چی تر ڕووەدا ئەمجا پاشا بە کوڕەکەی وت ئەرێ ئەوە چۆن بووە کە بە خزمەتکار و وەزیرت وتوە کە گوایە کیژۆڵەیەکی جوانت لا بووە کوڕەکە پێکەنیوتی بابە گیان لە توانامدا نەماوە چی دیگاڵتەم پێ بکەن هیچی دیمەڵێن ناڕەحەتم بکە ئەوەش بزانە ئامادەم ژنم بۆ بێنی بەمەرجێ ئەو کیژە جوانم بۆ بێنن کام شەولان بوو لێشم ڕوونە کە خۆت ناردبووت وات کرد حەزی لێ بکەم دواتر لێت سندمەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1970. تخوا پێم بڵێ خەونت بینی بوو یان خەونی خواردنی قورس بووە ئەوە بەدەم بیرکردنەوە لە ژن نەهێنان خەوت لێکەوتووە بەڵام دا لە ژن هێنان و ئەوەی ڕێگای بۆ دانا دیارە زۆر پێخەمبار بوویت بۆیە ئەو کچەت لە خەودا بینیوە وا تێگەیشتوویت کە ڕاستە و خەون نییە قەمەر زەمان بە باوکی وت لەسەر ئەو قسانە مەڕۆ بەخوای گەورە سوێن بخۆ کە نە ئاگات لەو کارەیە نە شوێنێکیشش ئەزانی پاشاوتی نە بە یێزدان بە گۆڕی حەزرەتی موسا و سلێمان لەم کارە بێ ئاگام شوێنی ئەو کیژەش نازانم ئەوەی تۆ ئەیڵێی بێبناغەیە تەنیا و تەنیا خەونە قەمەر زەمان وتی بیستوتە کەسێک لە خەویدا جەنگا بێ کە بە ئاگا هاتبێتەوە شمشێرە خوێناویەکە بەدەستەوە بووبێ لە وەڵام دا باوکی وتی نەبەخوا هەرگیز شتی وا ڕووی نەداوە قەمەر زەمان وتی کەوا بێت با پێت بڵێم کە نیوەشە و هەستام لە خەوڕوانیم کیژێکی جوان و شۆخ و شەنگ لەسەر جێگەکەمە منیش دوای بیرکردنەوە وتم هەبێت و نەبێت ئەمە کاری باوکمە فەرمانی داوە کە بۆم بنێرن بۆیە مستیلەکەی پەنجەیم دەرهێنا و کردمە پەنجەی خۆم وتم با بەم شەوە دیاری بکەم بەیانی کە لە خەو ڕابووم نە کچە لە شوێنی خۆی ما و نە هیچ ئەوەم لەگەڵ خزمەتکار و وەزیردا لێ بەسەرهات کە بینیت آخر کەی ئەمە خەونە مەسلەی مستیلەکەش ڕاستە ئەوە تا لە پەنجەمدایە مستیلەکەی خۆشم نەماوە فەرمو پاشا سەیری ئەم مستی لێ بکە بزانە بزانە چەند گران بەهایە پاشا مستیلەکەی وەرگرت و کەمێک ئەم دی و ئەو دیوی کرد ئەم جاوتی ئەمە مستیلێکی گران بەهایە ئاخۆ دوێنێ شەو کێ دزەی کردبێت و هاتبێت تەشورەوە دیارە ئەمە هەر کردەوەی ئەم وەزیرە نەگبەتەیە بۆ خاتری خوا کوڕەشینینەکەم پەلەی لێمەکە بەڵکو خوا ئەم بارگرانێت لەسەر لابەرێ شاعران و تویانە بەڵکو زەمانە لابکاتەوە قەرەبویەکی خێرمان باتەوە کارمان ئاسان و بە ئاوات بگەین هەر دێت کە زاڵمان خەم بخواتەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە پاشا لەسەری ڕۆشت وتی ئێستا بۆم دەرکەوت کە شێت نەبووی بەسەرهاتەکەت عجایبە خوانە بێ کەس بۆی چارەسەر ناکرێت قەمەر زەمان وتی بۆ خاتری خوا بابە فریان بکە و شوێن ئەم کێشێم بکەوە چونکە چاری نەکەی ئەم کیژە سیل و دێقم پێکات و هێندەت زانی مردم. ئەمجا وەزیرەکە بە پاشای وت، تاکو کەی لای کوڕەکەت دائەنیشی، هەستە بڕۆ لای سوپاکەت، با کودەتاچیان سوپا و دەوڵەت هەڵنەگێڕنەوە، گەر کەسێکی زانا چەند برینێک بە لەشیەوە بوو ترسناکترینیان چارەسەرەکا. من پێموایە ئەم کوڕە بنێریتە نێو کۆشکی سەر دەریا، ڕۆژانی دووشەموان و پێنجشەموان بچۆ دیوەخانی دەوڵەت، ئەفسەرانی سوپا و گەورە لێپرسراوانی دەوڵەت و ڕەمەکی خەڵک ببینە و حکم بکە کێشان چارەسەر بکە ڕۆژەکانی تری هەفتە لەگەڵ کوڕەکەتدا بەسەربەرە تاخوا دەریوەکتان لێکاتەوە متمانەت بە هەموو کەسێک نەبێ ئەم شاعرە چەند جوان و توێتی ڕۆژانت خۆش بوو پاڵت دایەوە نەترسای قەدەر چی بۆت نایەوە شەوانی خۆشی فەرامۆشت کرد لێقەومان لە پڕ دێتەکایەوە کە سوڵتان ئەو ئامۆژگاری لە وەزیر بیست تێگەشت لە بەرژەوەندێتی کاری تێکرد خەمی لە دەستدانی کورسی دەسەڵاتی لێهات فەرمانی دا کوڕەکەی ببەنە کۆشکی سەردەریا کابوو بەسەر پردێکدا کە بە سەردەریاوە بوو بیسەنگا و بۆی بڕۆی هەر چوار لای پەنجەرە بوو، بە سەر دەریادا ئەیڕوانی، بنمیچەکەی بۆیی جۆراوجۆر بوو، نەخشی زێڕین، نایابترین فەرش و پەردەی نەخشی زێڕین بوو. بەڵام لێرەش قەمەر زەمان لە بێر بیرکردنەوە لەو کچە شۆخ و شەنگە ئارامی لێبڕابوو، زەرد و لاواز ببوو، هەر وەکوو نەخۆشێکی بیست ساڵە وابوو.